ناوی بەری یا ڕەب العالمین شیفای نەخۆشەکانیش بدەی بەڕێزان وەک معلومی جەنابتانە جمعەی پێشوو سەرەتایەک لە بابەتی بەختەوەری سەعادەت ئاماژەم پێ کرد و پێناسەی بەختەوەریمان کرد کە زۆربەی خەڵک ئەتوانین بڵێین هەموو مەخلوقات عەوداڵن بە دوای بەختەوەری و سەعادەتدا هەرێکێک لە شتێکە ئەیبینێتەوە و بەدوایە ئەگەڕێ و ئەوێ بەختەوەری بەدەست بێنێ حتا گیان لەبەرانیش کاتێک بە دوای بژێوی و خواردنە ئەگەڕێن بەدوای سەعادەتی خۆیانا ئەگەڕێن بۆیە شتێک هەموو مەخلوقات متەفق بن لەسەری کە ئەیانەوێ بریتیە لە بەختەوەری و بەدەستێنانی بەختەوەری زانایان و فەیلەسوفەکان و حەکیم و عاقڵەکانی دنیا قسەی زۆریان کردووە لەسەر بەختەوەری پێش هەمووان خی پەروەردگار لە قورئانی پیرۆزدا باسی بەختەوەرانی بۆ کردووین کێن و سەرلێشێواوانیش، سعداء و اشقیاء، پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم بەیانی کردووە چی بکەین بەختەوەر دەبین و چی بکەین، نەگبەتی و نەهامەتی ڕوومان تێ ئەکا. وەک عەرزم کردن هەر کەسێک بەختەوەری لە شتێکە ئەبینێتەوە یا لە ماڵ و سامانە یا لە پۆست و کورسی و دەسەڵاتە یا لە ناو و شۆرەتە یا لە قەرەباڵغی عەشیرەت و قەوم و دەسەڵات و ئەوانە یا لە ماڵ و مناڵ یا لە بڕوانامە و شەهادە هەرکێک بە شتێک وا ئەزانێ بەختەوەر ئەبێ بەڵام حەقیقەت دەری خستووە کە وا نییە چۆن وانییە چونکە خەڵکانی هەن هەموو ئەو شتانیان هەیە بەڵام بەختەوەر نین ئاسوودە نین کەواتە بەختەوەری بریتی نییە لەوەی ئینسان ئەوانەی بێ بەڵێ ماڵ و سامان پێویستە ئەسڵەن نابێ هەڵە حاڵی بین، پێغەمبەری خوا ئەفەرمێ، اللهم انی اعوذ بک من الکفر والفقر، خوایە پەنات پێ ئەگرم لە فەقیری و لە کافری، یانی فەقیری خستۆتە پاڵی کافری، لەبەرئەوە نابێ ئینسان حەزی لە فەقیری بێ، بەڵام لە عەینی کاتا نابێ وابزانی دەوڵەمەنی و دەسەڵات یانی بەختەوەری. ئینسان حەقە داوای مناڵی صاڵح بکا، پێغەمبەران داوای مناڵیان کردووە، ربی هب لی من الصالحین، بەڵام لە عەینی کاتا وا نەزانی ماڵ و مناڵت نیشانەی بەختەوەری تۆن، باشی تۆن نا. ئەو پۆستە هی لەم دنیایە دەستی کەوتووە بە هەر وەسیلەیەکی حەڵاڵ یا حەرام، وا نەزانی ئەوە نیشانەی بەختەوەریتە، ئەسڵەن لەوانەیە ئەو پۆستە سەرەتای تیاچوون و نەهامەتی بێ، ئەگەر نەزانی باش بەکاری بێنی، خوای پێ ڕازی بکەی، خزمەتی کۆمەڵگا و نەتەوە و نیشتمانەکەتی پێ بکەی. بەڵام ئەهلی ئیمان و مسڵمانان لە درێژایی مێژووە لە قورئان و لە فەرموودەکان و لە تەجروبەی حەیاتی خۆیانە گەیشتونەتە قەنەعەتێک کە چەندین خاڵ هەیە هۆکاری بەختەوەرین نهێنی بەختەوەرین سەرەتا پێش ئەوەی خاڵەکان بژمێرم ئەبێ ئەوە بزانین هەر یەکێک لە ئێمە لە دوو شت پێک هاتووە لەش مادەکە جیسمە گۆشتین و ئێسکیەکە لەگەڵ ڕۆح سڕە ئیلاهیەکە لەش لە زەوی لە خاک و قوڕ دروست کراوە لەبەرەوە ئەبێ ئەم جەستەیە ئەم بۆدیە خواردنی لەم ئەرزە بدەیتێ ڕۆحەکە لە ئاسمانەوە هاتووە بۆ ناو لەشی ئادەمی زاد لەبەرەوە ئەبێ غیزای ڕۆح لە ئاسمانەوە بێت هەتا ئێوارە خزمەتی ئەم بۆدیە بکەی ئەم جیسمە ئەم لاشەیە مادەم خۆراکی ڕۆحەکە نەدەی ئەو زمانە بڵێسەیەتی و باوکەڕۆیەتی و هاواریەتی بۆیە زۆر کەس ئەبینین زۆر مانوە بێ خواردنی خۆش زۆرە خوا بۆ مناڵەکانی واکە واکە بەڵام ئەڵێ نازانم ئێوە چیتانەوێ؟ ئەوان شتێکیانەوێ پێڵێن ئاسوودەیی، پیانەوێ پیا پێڵێن بەختەوەری و سەعادەت، تۆیش لەوە چێ حەماڵی بزانی هەر خڕی کەیتەوە و بێنی لە ماڵا داینێی و دوایی بۆڵە بکەی بەسەریانا، ئەوە پێی ناڵێن سەعادەت، سەعادەت زەردەخەنەیەکە، سەعادەت لێبوردنێکە، سەعادەت بە گەشبینی سەیری دنیاکردنێکە، سەعادەت یارمەتیدانی نەدارێکە، سەعادەت زۆرە نموونەی. بەختەوەری لە کوایە؟ هەموومان ئەڵێین لە دڵایە، ئەگەر دڵ خۆش بوو ئینسان بەختەوەر دەبێ، ئەگەر دڵیش ناخۆش بوو هەتا ئێوارە خزمەتی شان و باڵی بکەی و شاڵی لەبەر کەی و چی چی، ئەو لە شوێنێکی ترۆ وێرانە. بەڵام حەقیقەت، بەختەوەری، جێگەی ئەسڵی لای خوایە. جێگەی ئەسڵی بەختەوەری لای رب العالمینە. لەوێ نەوێ دەست ناکەوێ. نابینن کاتێ پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم لە ساڵی ماتەمیە کە قورەیش زۆریان بۆ هێنابوو، هەرچی زەحمەت بوو ڕژاندیان بەسەریا، دوو پشتیوانی هەبوو یەکێ لە ماڵ و یەکێ لە دەر، خەدیجەی خێزانی لە ماڵەوە دڵنەوایی ئەکرد، ئەبو تالیبی مامی لە دەرەوە پشتیوانی لێ ئەکرد، هەردووکیان لە یەک ساڵا مردن، ئەو ساڵەی ناونا ساڵی ماتەمینی، ئەو هەموو زەخت و زۆرەی لەسەر بوو دوو پشتیوانەکەیشی مردن، ئێوە ئەزانن خوا لەو ساڵا چی لە پێغەمبەر کرد؟ صلی اللە علیە وسلم، بەرزی کردەوە بەرزی کردەوە بردی بۆ ئاسمان ئیسرا و میعراجی پێکرد شەوڕەوی و بەرزبوونەوە بۆ بەرزی کردەوە بۆی ئاسوودەی پێ بەخشێ بۆی پێی بڵێ خۆشەویستەکەم وا نەزانی دنیا مەکەیە سەرانی قوڕیشە ئەها من مەڵک موڵک و دەسەڵاتشم چەند فراوانە، حەوت تەبەقەی ئاسمان و بەجێ هێشتووە. هاتوویت، گەیشتوویتە سدرەت المنتهی و عەرشی ئەعلا و فیردەوس و بەهەشت و دۆزەخت بە چاوی خۆت بینیوە، خوا ساحێبی تۆیە کە ئەمە موڵک و دەسەڵاتێتی. بۆیە پێغەمبەری خوا کە یێتەوە، ڕۆحێکی تر یێتەوە، ئینسانێکی تر یێتەوە سەر ئەم زەوییە، بۆیە ئێمەش ئەگەر بمانەوێ ئاسوودەییمان دەست کەوێ، ئەبێ بڕۆین بۆ لای خوا. چۆن بڕۆین بۆ لای خوا ئەبێ لەو بەرزاییەوە نزم بینەوە ئاخر خوا پێغەمبەری بەرز کردەوە بۆ ئەوێ جبرائیل لە شوێنێکە وتی تر من ناتوانم بێم پێغەمەری خوا فەرمی جبرائیل ئەمە شوێنێکە لێرا ڕەفیق ڕەفیق بەجێ بێڵێ فەرمی حەدی من هەرەوە نەیە بەرز ببمەوە ئەسووتێم تۆ میوانی کراوی فەرموو سەرکەوە دوایی خوای گەورە هێنایەوە سەر زەوی ئەزانی خوا چی ئەڵێ بە پێغەمبەری خوا لە ئەخیر لە ئەخیر ئاەتی ئەوەڵ سوورەت کە لە قورآن هاتە خوارەوە وەسجود وەقتەریب ئەگەر ئەتەوێت نزیک بیتەوە لێم سوجدە بەرە بڕۆ بۆ ئەرز سەربخە سەر زەوی ناوچاوان و لوتی بخەرە سەر زەوی بۆ اللە بچوکی خۆت دەرخە گەورەی و عەزەمەتی خوا بسەلمێنە وەسجود وەقتەریب پێغەمەری خوا لە حەدیسێکا فەرمێ اقرب ما یکون العبد من اللە وهو ساجد کەی ئینسان لە خوا زۆر نزیکە کاتێ سەری لە سوجدایە کاتێ اعتراف بە هیچی خۆی و بە بچوکی خۆی ئەکا پیرۆزترین شوێنی کە ناوچاوانیەتی ڕەمزی شەهامەتێتی ئەیخاتە سەر ئەو خاکە کە پێی بیانێ بۆ اللە ئیتر گەورە ئەبێ و نزیک ئەبێتەوە لە خوا جل جلالە. بەڕێزان ئەم ڕۆحی ئینسانە لەگەڵ ئەم لەشەیە لاشەیە بەیەکۆن ئەم جەستەی ئینسانە ئیسراحەت ناکا تا ئەو بارەی هەڵی گرتووە داینەنێ تا ڕۆحەکە لە لەسەری لا نەچێ کەی ڕۆح لەسەری لاشە لا ئەچێ لە دوو حاڵەتە یا مردن یا خەوتن الله يتوفى الأنفس حين موتها خوا گیانەکان بەرز دەکاتەوە کاتێ دەمرن ئەی ئەوەی کە نامرێ وەلەتی لەم تەموت فی مەنامیها لە خەویشا گیان جەستە بەجێڵێ بە موقت ئەڕوا گەشتەکە دێتەوە بۆ ناو لاشەکە واللەتی لەم تەموت فی مەنامیها دوایی فیمسک اللەتی قەضا علیها الموت ئەوەی کە مرد لای خۆی دەیگرێتەوە و یورسل الاخرى الى اجل مسمى ئەوەی نەمردووە لە خەوا ڕۆحەکەی بۆ ئەگێڕێتەوە تا کاتی دیاریکرا و مردنی علەما تەشبیهی ڕۆح و لاشەیان کردو بە سوارێک بەسەر ئەسپێکەوە ئەڵێ ئەو ئەسپە ئیسراحەت ناکا حتا ئەو سوارە دانەبەزێ کە سوارەکە دابەزی ئیتر ئەسپەکە ئیسراحەت دەکا لاشەی ئێمەش وەختی ئەو ڕۆحەی لێ دەرچوو ئینجا ئیسراحەت دەکا ئێ باشە کامیان ئەسڵە ڕۆحەکە ئەسڵە ڕۆحەکە قائیدە ڕۆحەکە سوارە دەی ئێمە ئەبێ خواردنی ڕۆحەکەمان لەبیر نەچێ وەک ئەرزم کردن هەمومان پشتمان شکاوە بەدەست خواردنی دنیاییوە لە حەڵاڵ و لە حەرام و لە بایعی و لە بازاڕی و لە چی و لە چی بەڵام پێشی ناگەین و ئاسوودەییمان دەست ناکەوێ و دەستمان ناکەوێ نهێنیەکانی بەختەوەری بەم حەوت خاڵە دیاری کراوە یەکەم تەغذیەت و ڕۆح خۆراکدان بە گیان ئەگەرەتەوێ بەختەوەربی لە سەرەتاوە خواردنی ڕۆحەکەت بدە ڕۆحت تێرکە زۆربەی خەڵک ڕۆحیان لە بیر چووە ئەسڵەن لە باتیەوە تێریکەن ئەزانی چیە دەنێ مەرگە موشێ دەنێ دوو لە ڕێۆ ژەق نەبوو تێ دەنێ کابرا مشکیلەی هەیە ڕۆحی برسیەتی ئەقیڕێنێ و هاوارێتی ڕۆحەکەی ئەڕوا ئەڵێ با بخۆینەوە سەری خۆمان گەرم کەین عەرەقێ شەرابێ با تۆزێ خۆمان دڵخۆش کەین ماوەیە خۆی بەنج ئەکا دوایی کە بەریەدا ئازارەکە زیاتر ئەبێ ئەڕوا ئەڵێ با ڕابوێرین لە شوێنێک ڕاقیسەیەک لە شوێنێکی خراپە ماوەیە خۆی سەرگەرمەکە بەڵام کە دواییەتە ماوەوە زمانە بڵێسەی ڕۆحەکە زیاترە لە پێشتر بە پێچەوانەوە ئەوە ئەبینی شەو تا بەیانی خەریکی بەزم و بازار و پێکەنین و قاقایە و ئەخواتەوە و نێرگەلە ئەکێشێ و دەسەخاتە ملی ئافرەتی وەکو خۆی و لەوانە خۆی سەرگەرمەکا خۆی سەرقاڵەکا بەڵام ئاسوودە نییە ئەوی تریش ئەبینین شەو هەڵەسێ نیوەی شەو بە دواوە دەست نوێژەگرێ ڕووەکاتە قیبلە لەگەڵ خوای خۆی ئەدوێ و ئەڵێ لا ئیلاه إلا الله وحده لا شەریکە لە سبحان اللە و الحمد للە و لا الە الا اللە و اللە اکبر اللهم اغفر لی و ارحمنی ئەمە ئەبینی بەیانی ڕۆحی زۆر ئاسودەیە زۆر مورتاحە بۆ چونکە خواردنی دا بە بە ڕۆحەکە بە سەیدەکە بە گەورەکە خواردنی ڕۆح چیە؟ ئەوە ئەسبابی سەعادەت و بەختەوەرییە. ئەو کەسەی بە دەم ئەڵێ رەضیت باللە ربا بەڵام لە ژیانا ناڕازییە لە خوا، ئەوە بەختەوەری نابینێ بە چاو، هەرگیز نایبینێ. ئەبێ بە دڵ قەناعەتی تەواو دەبێ، رازی بی لە خوا، ئەوەی خوا ئەتداتێ ئەوە باشە، ئەوەی خوا ئەیباتۆ ئەوە باشە، ئەوەی خوا ئەیکا ئەوە باشە، ئەوەی خوا نایکا ئەوە باشە، ئەبێ رازی بی، تەسلیم بی بە خوا. موسڵمان یانی تەسلیم. یەکێکیان دوو ماسی ئەگرت حەموو ڕۆژێ دوو ماسی و ئەهاتەوە بۆ ماڵەوە یەکێکیانی لە بازار ئەفرۆشت یەکێکیان ئەهێنایەوە لەگەڵ ماڵ و مناڵەکەی ئەیخوارد یعنی هەرگیز تیانی نەگرت ئەڵێ ڕەفیقەکەی هەڵپاڵپی بوو وتی هەرێ کاک برا تۆ تێک چووی ئەم هەموو ڕێگای بە دوو ماسی بۆ وازەیەنی وتی چی بکەم وتی ماسێکی تر بگرە دوانی تر بگرە تۆڕێ هەڵدە ئێوتی باشە دوای ئەوە چی وتی دا بیوە بیفرۆشە پارە پەیاکە ئینجا توانی خەڵک بێنی کۆمپانیا دانێی وتی ئێ دوای ئەوە چی وتی دەوڵەمە نەبی خانوو دروستەکەی ئینجا ئەوەکەی ئەوە وتی دوای ئەوە چی وتی بەختەوەرە بی وتی دێ منیسا بەختەوەرم دێ منیسا بەختەوەرم لێم تێک مەدە کاکە تۆ بڕۆ چەند ئەگری بگرە منەو دوانێ یەکێکیانە فرۆشم بۆ ئەوەی پێویستی ماڵ یەکیشان خۆم و ماڵم ناڵەکەمەی خوێن سێرە عقڵا سەیر ئەو سەلیقە، سەیر ئەو فەهمە، سەیر ئەو ڕازیبوونە بە ئەمری خوا، بە قەدەری خوا، بە خوایەتی خوا، بە ڕازقیەتی خوا. پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرمی فمن رضیە هەرکەس ڕازی بوو لە ئەمری خوا لە بەشێکە خوا داویەتی فله الرضا خوا لێی ڕازیە بێ ومن سخط ئەوەیش عاجز بێ بۆڵە بۆڵ بکا فله السخط ئەوە خوا لێی عاجزە بێ خوا لێی بێزارە بێ و عەزێتی ئەدا نهێنی سێیەم مەیز بین الغایەتی والوسیلە یعنی ئینسانی عاقڵی وەکو ئێوە ئەبێ لەم ژیانی دنیاەدا دووشت لە یەک جیا بکاتەوە غایە لەگەڵ وەسیلە غایە یعنی چی ئێمە بۆ مەبەستێ دروست کراوین ئێمە بۆ دروست کراوین ئەم ئەم کەونە ئاوەدان بکەینەوە خوای ئەم کەونە بپەرستین ڕێز لە مرۆڤ بگرین هاوکاری یەکتری بکەین تاخوای گەورە بەختەوەری ئەبدیمان پێبدا لە قیامەتە ئەمە غایەیە ئەی وەسیلە وەسیلە ئەو شتانەی ئەیگریتە بەر نانە خۆی لەبەرەوە بتانی وەزیفە ئەنجام بەی ئەخوێنی لەبەر ئەوەی بتانی مەسەن شت خوێنیتەوە لەبەرەوە توانی بە وەزیفەکەت خزمەتێکی باشتر بکەیت میکرۆفۆن بەکارێنی لەبەرەوەی باش دەنگەکەت بڕوە کامێرە بەکارێنی لەبەرەوەی خەڵکانێک لە سەراسەری دنیا لە ڕێ ئەتەرنێت ئەو کامێرانەوە ئەو وتارە ببینن ئەوە وەسیلەن ئەوە غایە نین ئەوانە هەبن ئەمانە هەبن خطبە ئەبێ ببێ خطبە واجبە بەڵام ئەمانە ئەمە کەمالیاتی حەیاتن لە وتار و وتاردانا ئەبێ ئینسان غایە و وەسیلەی لێ تێک نەچێ بەڵام بەداخەوە بەداخەوە زۆربەی خەڵک لەمەشا لێیان تێک چووە غایان لێ بووە بە وەسیلە بۆ نموونە مەڵێن بردیەوە بۆ باسی سیاست هەرچی حیزب لەم سەر ئەرزا دروست بووە لێی پرسی تۆ بۆچی دروست بووی ئەڵێ دروست بووم بۆ خزمەت بۆ گەل و نیشتمانەکەم بە مرۆڤایەتی ئەمە یعنی ئەم حیزبە چییە وەسیلەیە بەڵام لە واقع ئایبینی ئێستا ئەم وەسیلە بووە بەغایە یەعنی واز لە دین ئەیەنێ لەبەر حیزبەکەی، واز لە نیشتمان ئەیەنێ لەبەر حیزبەکەی، واز لە گەلەکەی ئەیەنێ لەبەر حیزبەکەی، واز لە خزمایەتی ئەیەنێ لەبەر حیزبەکەی، واز لە موقەدەساتی خۆی ئەیەنێ لەبەر حیزبەکەی، درۆ ئەکا، دەس ئەبڕێ لەبەر حیزبەکەی، ئەمە لێی تێک چوو، غایەی کرد بە وەسیلە، کاکە تۆ وەختێ دروست بی وتی ئەمەوێ گەل ڕزگار کەم، ئێستا گەل خنکا، گەل سووتا، گەل برژا، گەل هیچی نەما، لێو تێک چووە، ئەبێ فەقیرەکە کاتێ ئەیدەیتێ پێی بڵێی ئێمە لەبەر ڕەزامەندی خوا، ئەمە غایەیە، ئەتان دەینێ، نامەوێ سوپاسم بکەی، نامەوێ پێی بزانی و دەستخۆشیم لێ بکەی. خاڵی چوارەم، ئینسان بۆی بەختەوەر بێ، اتخذ حبیبا یعتمد علیه، خۆشەویستێک پەیا کە بتوانی پشتی پێ ببەستی، هەر یەکێک لە ئێمە بگری چەندین خۆشەویستی هەیە خۆشەویستی هاوسەری نا باوک و دایکیشی نا ئەنوا و ئەشکال خەڵ خۆشەویست بۆ خۆی پیاکە ئەوە ڕەفیقی دایرەیەتی ئەوە ڕەفیقی سەربازیەتی ئەوە ڕەفیق عشرەتایەتیەتی ئەوە چیەتی ئەوە چیەتی ئەوە ڕەفیقەتی ئەوە خۆشەویستێتی پشتیان پێ بەسێ بڕایان پێکا دەیدەی بەڵام کاتێ لە کاتەکان یا ئەم لە ئیمتیحانە دەرناچێ ئەوان دەرناچن ئەگەریش دەرچوون یا ئەم لە ئەمان لە ئەم لەوان نەسێنێتەوە یا ئەوان لەمەسێنێتەوە لەبەرەوە بێ ئینسان ڕەفیقێک پیاکە هەتا هەتایە بمێنێ و کەس نەتوانێت لێتی بسێنێتەوە و یاعتیمادیشی پێ بکەیت ئەویش واعمل ما شئت فانک مجز به چی ئەکەی بیکە دوایی لەسەری جەزا ئەدرێیتەوە واحبب من شئت کێت خۆشەوێ خۆشت گەرەک بوێ فانک مفارقه لێی جابیتەوە و ڕۆژێ لە ڕۆژان یا ئەو زۆمرێ یا تۆ زوو ئەمری و بەجێت ئەهێڵێ ئەو زاتەی کەوا جەلال و جەمالی کۆ کردووەتەوە هەرگیز لێت جیا نابێتەوە ئەوە ڕەب العالەمینە لەبەر ئەوە لەبەر ئەوە خوا بەو خۆشەویستە بزانە خۆشەویستی تەواو بدە بەخوا پشتت تەنها بەخوا ببەستە ئینجا لە فەرعیاتە قەیناکە دۆست و مشاویر و ڕاوێش ڕاوێشکارت هەبێ ومن الناس من يتخذ من دون الله اربابا لەناو خەڵکا هەیە جگە لە خوا خوای تر بۆ خۆی دانێ یحبونهم کە حب الله وەکو خوا خۆشیانەوە وەکو خۆشەویستی خوا ئەوانیان خۆشەوێ والذین آمنوا بەڵام ئیماندارەکان ئەشد حبا لله خوایان خۆشترەوێ ئەوەی بشێ و نەشێ پێی ئەکەن دەری ئەکەن مناڵان ئەنێنە گیانی بەردەبارانی ئەکەن ئابڵۆقەی ئابووری و کۆمەڵایەتی لەسەر دائەنێن مەکە بەجێڵێ و ئەڕوا بۆ مەدینە دوای چەند ساڵ سیانزە ساڵ لە مەکە ئەبێ هەشت ساڵیش لە مەدینە ئەبێ لە دوای هەشت ساڵ ئەگەڕێتەوە فەتحی مەکە ئەکا ئەوە بیست ساڵە عەزێتی ئەدەن کاتێ فەتحی مەکە ئەکا بە شۆرشێکی سپی بێ خوێن ئینجا هەمویان کۆبنەوە لە بەردەمیان مل داخەن ئەڵێ وازان چیتان پێەکەم ئەڵێن واللهی ئەوەی ئێمە لە تۆمان بینیوە مردی کوڕی مردی کوڕی مردی برازایەکی مردی ئەڵێ بڕۆن ئازاد بن بڕۆن ئازاد بن. زانایان ئەڵێن فەیلەسوفەکان ئەڵێن هیچ تۆڵەیەک نییە ئەوەنەی لێبوردن گەورە بێ یعنی یەکێک بەردێکت لێدا دە بەردی لێ بدە بە قەدەرەوە مهم نییە بڵێ بڕۆ ئەوە بەخشیمیت بڕۆ گردن و ئازابێ هەتا ماوە ئەو قەرزاری تۆیە بەس ئەگەر بەردێک و قسەیەکت پێ و تۆ قەرزاری ئەوی لەبەرئەوە لێبوردن زۆر موهیمە لەوە لەوەش بێینە خوارتر بڵێین ئەو پێغەمبەرە مرۆڤێک ئەبو بەکری صدیق پیاوێک قسە بە شەرەفی ئەڵێ بوختان بۆ دایکمان عیشەیەکە ئەڵێ عیشە ئەوەی کردووە بە مەرجیان پیاوە ئەبو بەکر بە خێویەکە خزمێتی نانی ئەداتێ یارمەتی ئەدا کەچی ئەڵێ دەیت مادەم ئەو پیاوە بوختانی بۆ شەرەفی من کردووە خزممە لەواتەی ئەوی لەسەرم بکاتەوە ئەزانێ من کێم و کچی من کێیە و ژنی کێیە ئەوا ئیتر یەک فلسی نادەمێ با بڕۆ خوایەتە جواب لەسەر مەوزوعە لەو ئاسمانەوە خوای گەورە فەرمێ با ئەوانەی یارمەتی هەژارانیان داوە سوێن نەخۆن بڵێن ئیتر یارمەتیان نادەین فەلیەسفەحو با لێبوردە بن، ولیعفو، با عەفویان بکەن، الا تحبون ان یغفر اللە لکم، ئەوەی ئەوە حەز ناکەن خوا لێتان خۆش بێ؟ ئەبوبەکر ئەڵێ، بەلا احب ان یغفر اللە لی، بەلا احب ان یغفر اللە لی، بەلا احب ان یغفر، سێ جار ئەڵێ بەرێ وەڵا خوایە گیان حەزەکەم لێم خۆش بی، ئەڵێ بانگی کەن، میستاح بانگ کەن بڵێن ئەوا لێی خۆش بووم و جیرەکەیشی بۆ بڕنە وەکو جاری جاران و ڕێزی لێ ئەگرێ. اللە لەو سنگە، لەو سەدرە، لەو لێبوردنە کورە ئێمە لە چ لا شەڕیان بووە ئێستا لە دوو هەزار و بیست هەر کۆڵی لێ نادەن کورە ئێمە لە شەستەکانە شەڕیان بووە ئێستا شمشێر لە گردنی یەک ئاسون کورە قسەیە کرا لە ئەتەرنێتە ئەسلی نەبوو کورە دنیای لەسەر شێوە کورە عیبە کورە با لێبوردە بن سنگتان فراوان بێ گەورە بن گەورە بن بە ڕێگەی گەورەکان نابڕۆن مسلمانان بەم لاولا ناڕوا لەبەرەوە ئیشوکاری منتەزەم دەبێ لەبەرەوە ناتوانێ ماڵی حەرام بێنێ ناتوانێت دەرمانی خراپ بێنێ ناتوانێت خواردنی بەسەرچوو بێنێ ناتوانێت دزی بکە دەخەڵی بکە گەندەڵی بکە ناتوانێت موچەی خەڵک بخوا نەوتی خەڵک بخوا ناتوانێت ئەم وڵاتە وێرم کە ناتوانێت مادەم ئاگای لەخوایە چاوی لەخوایە و خوای بینێ هەرچی ئەبینن لەو نەهامەتیانە دووریە لە خوا بێ ئاگاییە لە خوا غافڵیە لە خوا. خاڵی حەوتەم و ئەخیر ڕەفیقێک و هاوڕێیەک پەیاکە ئەم سیفەتانەی پێش و ئەم شەشەی هەبێ ئەو شەش سیفەتەی هەبێ ئیتر تۆ بەختەوەرەبی لە ژیانە پێغەمەری خوا فەرمێ لا تصاحب الا مؤمنا ڕەفیقی ئیماندار بکە ڕەفیقی بێدین مەکە فەلیەنظر ئەحەدکم من یخالل بارێکە لێ بزانێ ڕەفیقی کێیە ئەڵێ پێم مەڵێ فلانە کەس کێیە پێم بڵێ ڕەفیقی کێکا پێ دەڵێم چۆن پیاوێکە کوڕێک داوای ژنتان لەکە مەڵێ ئەم کوڕە چۆنە و ئەوانە بڵێ ڕەفیقی کێیە کە پێیان وتی بگە ڕێبزانە ئەو زەلامە ئەگەرەی ناسی ئیتر ڕێک مەزەنەوە هاتۆتە دەست کە ئەو کەسە چۆنە و بە عملی ئەوە یا بە عملی ئەوە نایە ئازیزانم بە دوو کەلیمە کۆتایی بە وتارەکە یەنم درێژیشم کرد داوای لێبردنەکەم بەس حەزم نەکرد باسەکە بچرم چونکە کۆتایی خوتبەکانە مەلیکی سین لە زمانی زووە پاشای چین موەزەفێکی ئەبێ کارمەندێکی ئەبێ زۆر ئیشکەر بووە لە وڵاتە خزمەتی کردووە لە زمانی ئەوە ئەوێ جەزای باتەوە بانیە کاڵێوەرە ئەڵێ چی ئەڵێ تا پێت بڕکاو بتانی بڕۆی ئەوەنە ئەرزت ئەدەمێ بڕۆ بزانە چەنێ ئەتوانی دوایی بێرە بۆلام بڵێ ئەوەنە هەنگاوم بڕیوە با بودەمێ کابراش دەکەوێتە رێ و ڕاکردن هەنگاوە پێ و ڕاکە ئەڕوا ماوەی ئەڕوا بیستی کیلۆمەتری ئەڕۆ ئەڵێ بابگەڕێمەوە بەخوای تر کوراڵێ بەخوا ئەمە فرسەتە بە هەمی تر بڕۆم وەڵا ماوەیەکی ترە ڕوا دوایی هەم بڕیارە دابگەڕێتەوە کوراڵێ خۆ هەموو ڕژێ ئەمەم دەست ناکەوێت با بڕۆم ئەوە نە ئەڕوا ئەوە نە ئەڕوا ئەپەشۆکی ئەکەوێ تەکەنێ و هەر نایەتەوە دنیا وەکو ئەوە وایە حەتا ڕاکەی بەدوایە نایەیتەوە ئاگاو لێ بێ وریابە تێری لێ ناخۆی ئەو دنیا تێری لێ ناخۆی نمونەی دووهم پرسیاریان کرد لە حەکیمێ سعادەت و بەختەوەری بەچی بەدەستیێ وتی ئیستا پیشانتانەدەم بانگی کردن مەجلیسێک دەعوەتی کردن یەکی دەوریەکی لە بەردەما دانان و مەنجەڵە شۆربای هێنا بۆی تێکردن شۆرباکە هەرەکێ لە کاسەی خۆیە یەکی کەوچکێکی دانێ کەوچکەکە یەکی یەک مەتر درێژ بوو دەستی کەوچکەکە مەترێ درێژ بوو فەرمی دای فەرمونون هەمویان دەستان کرد بە کەچکەکە نێتوانی ئاوا بێرێتی و بیخوا حەج کامیان بۆی نەخورە هەمویان ڕژاندە وتی سا من فێرتانەکەم چۆنی بخۆن ئەوش کەوچی بەدەستەوە بوو سەیری ئەوانە کرد بەو کەوچکە کردی بە شۆرباکە کردی بە دەمی ئەوەی تەنیشتیوە تەمان زۆر ئاسانە ئاوا بیکەی بە دەمیوە کردی بەوەی ئەوەی تەنیشتیوە هەمویان سەریان سرما وتی هەر کەسێک دەست بۆ دەمی خۆی با قەت تێر ناخوا ئەوەی یارمەتی خەڵک بە هەم خۆی تێرەخوا ئەوی تەوان یەکێکیش لەو لاوکردی بە دەمی ئەمۆ یەکەی کچ کردی بە دەمی ئەمەوە هەم خۆی تێرەخوا هەم دوانی تریش تێرەکا لەبەرەوە باوابین ومێدەکەم مەسوولەکانمان گەورەکانمان سەرکردە و سیاسەکانمان دەرس لەم لەم چیرۆکانە وەربگرن دەست لەم ئاەتانە وەربگرن دەست لەم بەرنامە وەربگرن خوای گەورە داوات لێکەم بە ناوە پیرۆزەکان ڕەحممان پێ بکەی لێمان خۆش بی شیفای نەخۆشمان بدەی عاقیبەتمان خێر بکەی لە بەڵاو ئافات و لە ڤایرۆسی کۆرۆنا هەموو لایەکمان پارێزی خوای پەروەردگار ڕەحم بەم میلەتە بکەی ڕەحم بە هەموو مسلمانان لە دنیا بکەی بە هەموو کەسێکی بێگوناح و بێتاوان ڕەحمی پێ بکەی خوای پەروەردگار لە مردوەکانمان خۆش بی ئەو ماڵانەی کێشە و گرفتیان هەیە چارەسەری دەردیان بکەی خوایە گیان لە من و لە ئامادەبوانی ئەم مەجلیسە و هەموو کەسێک کەوا ئەمان بینێ و ئەمان بیسێ دواتریش لە هەمووان خۆش بی ئەوەش ئەم ماڵەی بۆ تۆ دروست کردوە جەزای بە خێری بەیتەوە اقول قولی هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من امرنا رشدا آمين